ان انذروا انه لا اله الا انا فاتقون. فریشتە دەنێرتە خوارەوە بە وەحی بە فەرمانی خۆی بۆ هەر کەسێ لە بەندەکانی کە خۆی بێوێ بەوەی کە خەڵکی بترسێنن کە بەڕاستی بێجگە لە من هیچ پەرستراوێکی تر نیە کەواتە هەر لە من بترسن. بەڕاستی پەروەردگارتان زۆر بە سۆز و بە بەزەییە بۆ ئادەمی. والخیل والبغال والحمیر لترکبوها وزینە ویخلق ما لا تعلمون. و ئەسپ و ماین و ئێستر و گوێدرێژی بۆ دروست کردوون لەبەر ئەوەی سواریان بن و هۆی ڕازانەوەشن بۆ ئێوە، وە خوا شتی وا دروست دەکات کە ئێستە ئێوە نایزانن. وما ظلمهم اللە ولکن کانوا انفسهم یظلمون. ئایا چاوەڕێی چی ئەکەن جگە لەوەی فریشتەکان بۆتان بێن گیانیان بکێشن یان فەرمانی پەروەردگارت بێت بۆ سزادانیان ئەوانەی پێش ئەمانیش هەر وەکو ئەمانیان کرد و خوا ستەمی لێ نەکردن بەڵکو خۆیان ستەمیان لە خۆیان دەکرد. ئەگەر خوا بیویستایە بێجگە ئەو هیچ شتێکمان نەدەپەرست نە ئێمە و نە باو و باپیرانمان وە حەڕاممان نەدەکرد هیچ شتێ بە بێ فەرمانی ئەو پێشینانی ئەمانیش هەر بەم جۆرەیان دەکرد دەی ئایا پێغەمبەران هیچیان لەسەرە بێجگە لە ڕاگەیاندنێکی ئاشکرا؟ هەرچەند زۆر سوور بی لەسەر ڕێنموونی ئەوانە بێسوودە، چونکە بەڕاستی خوا ڕێنموونی کەسێک ناکات کە بیەوێ گومڕای بکات، هیچ پشتوانێکیشیان نییە. وأقسموا باللە جهد ایمانهم لا یبعث اللە من یموت. ئەیومسیکه علی هون ئەم یدسه فی التراب الا ساء ما یحکمون خۆی دەشارێتەوە لە خەڵکی لەبەر ئەو مژدە خراپەی پێی دراوە، ئایا بیهێڵێتەوە بەسەر شۆڕی بەخێوی بکات یان زیندە بەچاڵی کات، بێدار بن ئای چەند خراپە ئەو بڕیارەی دەیدەن. وە ئەوان شتێ بۆ خوا دادەنێن کە خۆیان حەزی لێ ناکەن، وە زمانیان بە درۆ دەڵێ، کە بێگومان پاداشتی زۆر چاک هەر بۆ ئەوانە ڕاستە و گومانی تێدا نیە، پاداشتی ئەوانە هەر ئاگری دۆزەخە و زوو بە پەلە دەبرێن بۆ دۆزەخ. ان فی ذلک لآیة لقوم یتفکرون. پاشان لە هەموو بەروبوومێک بمژە، ئەوسا ئەو ڕێگایانەی پەروەردگارت بگرە بەر بە ملکەچی، لە سکی ئەو هەنگانەوە دێنە دەر، خواردنەوەیەک کە ڕەنگەکانی جیاوازە کە شیفای تێدایە بۆ خەڵکی، بێگومان لەوەدا نیشانەی گەورە هەیە بۆ کەسانێک کە بیردەکەنەوە. بێگومان خوا ئێوەی دروست کردووە و پاشان دەتانمرێنێ و هەندێ لە ئێوە زۆر پیر دەبێ تا دەگەڕێنرێتەوە بۆ لاوازترینی تەمەن بۆ ئەوەی لە پاش زانین هیچ شتێ نەزانی هەموو شتێکی لە بیر بچێتەوە بەڕاستی خوا زانای بەتوانایە. افبنعمت اللە یجحدون. وە خوا باوی هەندێکتانی داوە بەسەر هەندێکتاندا لە پێدانی ڕۆزیدا، جا ئەوانەی کە باو دراون ڕۆزیەکەیان ناگێڕنەوە و بەشی ناکەن بەسەر بەندەکانیاندا تا بەهۆی ئەوەوە بەندەکان و ئەمان یەکسان بن تێیدا، دەی ئایا ئەوانە ئینکاری چاکە و نیعمەتەکانی خوا دەکەن؟ افبالباطل یومنون وبنعمت الله هم یکفرون. وە خوا لە ڕەگەزی خۆتان هاوسەری بۆ بەدی هێناون، وە لە ژن و هاوسەرەکانتان کوڕ و نەوەی بۆ فەراهەم هێناون، وە ڕزق و ڕۆزی پاک و خۆشی پێداون، دەی ئایا ئەوان هەر بە بەتاڵ باوەڕ دێنن و بە چاکە و نیعمەتەکانی سپڵەن باوەڕ ناهێنن؟ و ئەو پیاوە ئەرک و بارە بەسەر خاوەنەکەیەوە بەرەو هەر شوێنێ بینێرێ هیچ خێر و چاکەیەک ناهێنێتەوە، ئایا ئەو کەسە یەکسانە لەگەڵ کەسێک فەرمان بە دادگەری بدات و ئەو کەسە لەسەر ڕێگەیەکی ڕاست بێت؟ السمع والابصار والافئدة لعلکم تشکرون. وە خوا ئێوەی لە سچی دایکتان دەرهێناوە کە هیچتان نەدەزانی بەڵام خوا گوێ و چاو و دڵی پێدان بۆ ئەوەی سوپاسی خوا بکەن. هەڵدەدرێ و دەگوێزرێتەوە بە ئاسانی لە ڕۆژی کۆچ و بارکردنتاندا و لە ڕۆژی مانەوە و نیشتەجێبوونتاندا و سازاندوویەتی بۆتان لە خوری و گوڵک و مووەکانیان شتومەکی ناوماڵ کە کەلکی لێ وەردەگرن تا ماوەیەک هەروەها جل و پۆشاکێک کە لە کاتی جەنگدا دەتانپارێزێ، ئا بەو جۆرە چاکە و نیعمەتەکانی خۆی تەواو دەکا بەسەرتانەوە بۆ ئەوەی ملکەچ و موسلمان ببن. فَإِن تَوَلَّوْا فَإِنَّمَا عَلَیْکَ الْبَلَاغُ الْمُبِین. ئەوسا ئەگەر ئەوان ڕوویان وەرگێڕا، ئەوە بێگومان ئەوەی لەسەر تۆیە تەنها ڕاگەیاندنی ئاشکرایە. فألقوا إلیهم القول إنکم لکاذبون. وە کاتێ ئەوانەی کە هاوبەشیان داناوە پەرستراوەکانیان دەبینن دەڵێن ئەی پەروەردگارمان ئەوانە پەرستراوەکانمانن کە ئێمە هاوارمان لێ ئەکردن لە جیاتی تۆ ئینجا ئەو پەرستراوانە وتەیان ئاراستە دەکەن و دەڵێن بەڕاستی ئێوە درۆزنن. وە ئەو ڕۆژەی کە ئێمە لە هەر ئوممەتێک شایەتێک، پێغەمبەرێک، دەنێرین بۆ سەریان لە خۆیان کە شایەتیان لێ بدات، وە تۆش دەهێنین ئەی محمد صلی اللە علیه وسلم بە شایەت لەسەر ئەوانە، وە ئێمە قورئانمان ناردۆتە خوارەوە بۆت کە ڕوون کەرەوەیە بۆ هەموو شتێ، وە ڕێنموونی و میهرەبانی و مژدەیە بۆ موسلمانان. بەڕاستی خوا فەرمان دەدات بە دادگەری و بە چاکە و بە بەخشین بە خزم و خوێش، وە خوا بەرگری دەکات لە داوێن پیسی و خراپە و دەست درێژی. ئامۆژگاریتان دەکات بۆ ئەوەی پەند وەرگرن و بیر بکەنەوە. وأوفوا بعهد الله إذا عاهدتم. وەک ئەو ئافرەتە مەبن کە ڕیسەکەی کردەوە بە خوری لە پاش بادان و ڕستن و شەتەکدانی، سوێند و پەیمانەکانتان دەکەن بەهۆی ناپاکی و فڕ و فێڵ لە نێوانتاندا، لەبەر ئەوەی دەستە و کۆمەڵێک زۆرتر و بەهێزترە لە دەستە و کۆمەڵێکی تر، خوا بەوە تاقیتان دەکاتەوە، وە سوێند بەخوا لە ڕۆژی دواییدا بۆتان ڕوون دەکاتەوە ئەوەی کە ئێوە تیایدا جیاواز بوون. ولتسألن عما کنتم تعملون. وە ئەگەر خوا بیویستایە ئێوەی دەکرد بە یەک ئوممەت، بەڵام خوا هەر کەسێکی بوێ گومڕای دەکات، هەر کەسێکیشی بوێ ڕێنموونی دەکات، وە سوێند بەخوا پرسیارتان لێدەکرێت لەوەی کە دەتانکرد. بل اکثرهم لا یعلمون. هەر کاتێ ئایەتێک لە جێی ئایەتێکی تردا دابەزێنین و خوا چاکتر دەزانێ چی دەنێرێتە خوارەوە دەڵێن تۆ لە خۆتەوە درۆ هەڵدەبەستی بە ناوی خواوە. وانیە بەڵکو زۆربەیان هیچ نازانن. فکل نفس ما عملت وهم لا یظلمون. لە ڕۆژێکدا کە هەموو کەسێک دێت بەرگری لە خۆی دەکات و هەموو کەسێ هەرچی کردبێ پاداشتی تەواوی وەردەگرێ و ئەوان ستەمیان لێ ناکرێ. فکفرت بانعم اللە فاذاقها اللە لباس الجوع والخوف بما کانوا یصنعون. خوا نموونەی هێناوەتەوە بە خەڵکی شارێک کە هێمن و دڵنیا بوون ڕزق و ڕۆزی زۆری بۆ دەهات لە هەموو شوێنێکەوە، کەچی بەرامبەر چاکە و بەهرەکانی خوا ناسوپاس و سپڵە بوون، تەنها مردارەوە بوو و خوێن و گۆشتی بەراز و ئەوەی کە سەر بڕاوە و ناوی غەیری خوای لێ هێنراوە بەڵام هەر کەسێک ناچار بوو لەو حەرامانە بخوات بێ دەست درێژی و زیادەڕەوی ئەوە بێگومان خوا لێبوردەی میهرەبانە. وە لە خۆتانەوە نەڵێن ئەوەی کە بە زبانتاندا دێت بە درۆ ئەوە حەڵاڵە و ئەوە حەرامە بۆ ئەوەی درۆ هەڵبەستن بە دەم خواوە بەڕاستی ئەوانەی درۆ هەڵدەبەستن بە ناوی خواوە ڕزگار نابن. متاع قلیل ولهم عذاب الیم. لە دونیادا ڕابواردنێکی کەمیان دەبێ، لە دواڕۆژدا سزای سەختیان هەیە. شوکرانەبژێری خوا بووە لە بەرامبەر ناز و نیعمەتەکانیدا، ئەویش هەڵیبژارد و ڕێگای ڕاستی نیشاندا کە ئیسلامە. وآتیناه فی الدنیا حسنە وانه فی الآخرە لمن الصالحین. وە ئێمە لە دنیادا بەهرەی چاکمان پێ بەخشی، وە بەڕاستی ئەو لە ڕۆژی دواییشدا لە ڕیزی چاکاندایە.